تۆ لە ڕێگای خودا و ئایینی خودادا بجنگە و جیهاد بکە، تۆ لە کاری خۆت نەبێ بەرپرس نیت، ئەوەی لەسەرتە نەفسی خۆتە، بۆ خەڵکی تر تەنها تەبلیغت لەسەرە، هانی موسڵمانەکان بدە لە ڕێگەی خودادا بجەنگن، بەڵکو خودا شەڕی کافرانتان لێ لادا، خودا لە کافرەکان بەهێزترە و لەوان باشتر ئەتوانێ سزا و ئازار بدا. هەر کەس تکایە بۆ جێ بەجێ کردنی کارێکی حەڵاڵ و بۆ قازانجی برای موسوڵمانی بکا ئەوە پاداشی چاکی لەو تکایە دەست ئەکەوێ و لە خێرەکەیا هاوبەش ئەبێ هەروەها هەر کەس تکایە بۆ جێ بەجێ کردنی کارێکی حەرام و ناڕەوا و کردنی ناحەق بە حەق بکا ئەوە لە گوناهەکەدا و لە سزای ئەو تاوانەدا هاوبەشە خودا دەستی بەسەر هەموو شتێکدا ئەڕوات. ئەگەر سەلامتان لێکرا ئێوەش بە سەلامێکی جوانتر وەڵام بدەنەوە یا هەر هیچ نەبێ وەک ئەو وەڵام بدەنەوە بۆ نموونە ئەگەر یەکێک سەلامی لێ کردیت و وتی السلام علیک تۆ لە وەڵامیا بڵێ وعلیک السلام ورحمە اللە ئەگەر وتی السلام علیک ورحمە اللە تۆ بڵێ وعلیک السلام ورحمە اللە وبرکاته خۆ ئەگەر واش نەکەیت ئەوا بەقەدەر سەلامەکەی ئەو وەڵام بدەرەوە ومن اصدق من اللە حدیثا اللە کەس نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ بەخودا قەسەم لە ڕۆژی قیامەتدا کۆئەکرێنەوە و لە هەر کوێ بن بەرەو مەحشەر ئەکرێنەوە ئەم کۆکردنەوەی ڕاستە و هیچ جۆرە گومانێکی تێدا نیە کێ بێ لە خودای پەروەردگار و گەورە ڕاستگۆتر بێ ئەوە بۆچی لە حاڵی و منافقانەدا کە لە مەدینە دەرچوون بۆ بادیە و گەیشتنە کافرەکان ئێوە بوون بە دوو تاقم تاقمێکتان بە کافریان ئەزانن و تاقمێکی ترتان بە کافریان دانانێن خودا ئەوانەی سەرەوژێر کردۆتەوە بەرەو دۆزەخ بەهۆی کردەوەی خراپیانەوە تازە ئێوە ئەتانەوێ هیدایەتی کەسێ بدەن کە خودا گومڕای کردووە هەرکەس خودا گومڕای بکات تۆ هیچ چارەیەکی بۆ نادۆزیتەوە. هەرگیز دۆست و برادەر لەمانە ڕامەگرن و دۆستایەتیان لەگەڵ مەکەن تا دڵنیا ئەبن لەوەی کە ئیمانیان هەیە و کۆچیان لە پێناوی ڕەزای خودا و پێغەمبەری خودادایە جا ئەگەر سەرپێچیان کرد ئەوا بەدیل بیانگرن و لەهەر کوێ بەردەستتان کەوتن بیانکوژن و هەرگیز بە دۆست و یارمەتیدەر و پشتگیریان حساب مەکەن. ئەوانە نەبێ کە ئەچنە لای قەومێک کە لە بەینی ئێوە و ئەو قەومەدا پەیمان هەبێ و بەڵێنتان بە یەکتر دابێ کە شەڕ لەگەڵ یەک نەکەن و هەر کەس پەنا بە یەکێ لە ئێوە و ئەوان بەرێ دەستی لێ نەوەشێنرێ یا ئەوانەی کە دێن بۆ لاتان و حەز ناکەن شەڕ لەگەڵ ئێوە یا لەگەڵ قەومەکەی خۆیان بکەن ئەوانە وازیان لێ بێنن. هەندێکی تر ئەبینن ئەیانەوێ ئەمین بن لە ئێوە و ئەمینیش بن لە کۆمەڵەکەی خۆیان هەر کاتێ بانگ بکرێن بۆ فیتنە هەڵگیرساندن و ئاژاوەنانەوە دژی موسڵمانان چاکتر تێهەڵەچنەوە و خراپتر تێیدا هەڵدەسوڕێن جا ئەگەر ئەمانە واز لە دوژمنایەتی ئێوە نەهێن و کەنار نەگرن و داوای ئەمانتان لێ نەکەن و دەستبەردار نەبن لە زیاندان لە ئێوە ئەوا بیانگرن و بیانکوژن لە هەر شوێنێ دەستتان بڕوا بەسەریاندا هەروەها خوێنبایی کوژراوەکەش کە سەد وشترە بە میراتبەرەکانی بدات سا مەگەر لەو خوێنباییە خۆش ببن و پێی ببەخشن خۆ ئەگەر کوژراوەکە لە قەومێ بوو کە دوژمن بە ئێوە بوون بەڵام موسڵمان بوو ئەوە لە کەفارەتیدا واجبە بەندەیەکی موسڵمان ئازاد بکرێ وە ئەگەر کوژراوەکە لە قەومێ بوو کە لە بەینی ئێوە و ئەواندا پەیمان هەبوو ئەوە پێویستە خوێنباییەکەی بە میراتبەرەکانی بدرێ و بەندەیەکی موسڵمانیش ئازاد بکرێ کاتێ چوون بۆ سەفەری جیهاد لە ڕێگەی خودادا زۆر چاک ورد ببنەوە لە ئەحواڵی خەڵک تا کافر و موسوڵمان لە یەک جیا بکەنەوە پەلە مەکەن و مەڵێن بەو کەسەی سەلامتان لێ ئەکا تۆ موسوڵمان نیت و لەبەر پاراستنی گیانی خۆت سەلامەکەیت پەلە مەکەن لە کوشتنیدا بۆ تاڵان و سامانی دنیا لای خودا سامان و دەوڵەتی زۆر هەیە، ئێوەش لەمەو پێش وا بوون و بۆ پاراستنی سەر و ماڵتان کەلیمەی شەهادەتتان بەدەما هات، لە پاشان خودا لوتفی لەگەڵ کردن و لەسەر ئیمان و ئیسلام دایمەزراندن و جێگیری کردن، کەواتە لە دەست وەشاندندا پەلە مەکەن، با هەموو شتتان لێ ڕوون بێتەوە، خودا لە کردەوەتان ئاگەدارە و هیچی لێون نابێ، ئەوانە کە بە سەر و ماڵ لە ڕێگای خودادا جیهادەکەن خودا فەزڵی داون بەسەر ئەو دانیشتوانەدا کە عوزریان نیە و جیهاد ناکەن جیهادکاران پایی بەرز و باڵایان هەیە خودا بەڵێنی بە هەموو موسڵمانان داوە کە پاداشی چاکیان بداتەوە بەڵام جیهادکارانی فەزڵ داوە بەسەر دانیشتواندا و پایە و پاداشتی گەورەی بۆ داناون ئەوانەی مەلائیکە گیانیان ئەکێشێ و لە دونیادا ستەمیان لە خۆیان کردووە و کۆچیان نەکردووە لە پێناوی یارمەتی دانی پێغەمبەر و ئایینی پیرۆزی ئیسلامدا مەلائیکەکان پێیان ئەڵێن لە کوێ بوون؟ هەڵوێستان سەبارەت بە دین و بە یارمەتی دانی پێغەمبەر چۆن بوو؟ بۆ هیچتان نەکرد؟ ئەوانیش لە وەڵامدا ئەڵێن ئێمە کۆمەڵێکی بێ هێز و ژێردەستە بووین و هیچمان پێ ناکرا. هەرکەس وڵاتی خۆی بەجێ بێڵێ لە پێناوی یارمەتی دانی ئاینی پیرۆزی ئیسلامدا و کۆچ بکات ئەوە ئارامگای باش و شوێنی حەسانەوەی زۆری لەسەر زەوی دەسەکەوێ و ژیانی ئەکەوێتە خۆشی و لە تەنگانەیی و دەستکورتی ڕزگار ئەبێ. هەرکەس لە ماڵ و حاڵی خۆی دەرچێ و کۆچ بکات بۆ لای خوا و پێغەمبەری خودا بۆ یارمەتی دانی ئاین و لە ڕێگەدا بمرێ ئەوە بێگومان پاداشتی لای خودایە خودا تاوان بەخش و میهرەبانە. جا با تاقمێکیان لەگەڵت نوێژ بکەن و ڕاوەستن لەگەڵت، با ئەوانەی لەگەڵتن چەکەکانیان لەگەڵ خۆیان هەڵگرن بۆ قایمەکاری، ئەنجا کە ئەم تاقمە سوژدەیان برد لەگەڵت با ئەوانە کە نوێژ ناکەن لە دواوە پاستان بکەن، جا ئەو تاقمەی کە تا ئەو وەختە پاسیان کردووە با بێن و نوێژت لەگەڵ بکەن، با ئیحتیات بکەن و چەکەکانیان هەڵگرن لەگەڵ خۆیان. کافرەکان زۆریان پێ خۆشە ئێوە بێ ئاگا بن لە چەک و شتومەکەکانتان تا بە گورجی ڕووتان تێ بکەن و هێرش بەرنە سەرتان و زیانتان لێ بدەن و پەرێشانتان بکەن بەڵام ئەگەر نەخۆش بوون یا باران و تەڕوتوشی بوو ئەوە قەیناکە هەڵی نەگرن بەڵام ئاگەدار و وریا بن خوای گەورە سزایەکی ئابڕوو بەری بۆ کافرەکان ئامادە کردووە. جارێکیان پێغەمبەر صلی اللە علیه وسلم و هاوڕێکانی لە بطن نخلە لە جەنگا بوون دژی کافرەکان، دوو جار ئیمامەتی کرد بۆ موسڵمانان، واتە تاقمی یەکەم نوێژەکەیان بە تەواوی لەگەڵ پێغەمبەر کرد، کە لێ بوونەوە و چوون بۆ ڕووبەڕووی دوژمن، تاقمەکەی تر هاتن و حەزرەت، صلی اللە علیە و سلم، ئیمامەتی بۆ ئەمانیش کرد و ڕۆشتن بۆ ڕووبەڕووی دوژمن، هەروەها جارێکی تریش لە غەزای ذات الرقاعدا لە نوێژیکی دوو ڕکاتیدا بەم جۆرەی خوارەوە نوێژی بۆ کردن، ڕکاتیکی بە کۆمەڵی یەکەم کرد کە ڕاست بوویەوە بۆ ڕکاتی دووهەم، ئەوان ڕکاتەکەی تریان بە تەنها کرد و سەلامیان دایەوە و ڕۆشتن بۆ ڕووبەڕووی دوژمن، پێغەمبەر صلی اللە علیە و سلم بە ڕاوەستانەوە چاوەڕوانی کۆمەڵی دووهەمی کرد. وکان اللە علیما حکیما سست مەبن لە کەوتنە دوای دوژمن و بەگژاچوونیان، ئەگەر ئێوە ئازارتان پێ ئەگات ئەوانیش وەک ئێوە ئازاریان پێ گات، زیاد لەوەش ئێوە بەتەمای لوتف و سەرکەوتنن لەلایەن خوداوە و ئەوان ئەو هیوایەیشیان نییە و لە ڕێی شەیتاندا ئەجەنگن، خودا زانایە و لە هەموو کارەکانیدا خاوەن حیکمەتە. بێگومان ئێمە بۆیە قورئانمان بۆ ناردووی تا بەو جۆرەی خودا پیشانی داوی ئاوەها لە ناو خەڵکا دادوەری بکەیت و گیروگرفتیان چار بکەیت هەرگیز نابێ لەبەر خاتری خائینان و بۆ یارمەتیدانیان دژی هاو دەعوایان بیت بۆ ڕوونکردنەوەی زیاتر ئەگێڕنەوە طعمەی ئوبەیریق لە خێڵی بەنی طەفەر زرێکراسێکی لە قەتادەی کوڕی نەعمانی دراوسێی دزیبوو لای زەیدی کوڕی سەمینی جوولەکە داینابوو گومان کەوتە سەر طعمە کە داوایان لێ کرد ئینکاری کرد و سوێنی خوار کە ئاگای لێ نییە و ئەونەی دزیوە وا ڕێکەوتبوو ئەو تورەکەی زرێ کراسەکەی تیا هەڵگیرابوو ئاردیشی تیا بووبوو لەبەرئەوە زرێکە ئارداوی بووبوو لە ڕێدا ئاردی لێ وەریبوو خەڵکەکە شوێنی ئاردەکەیان هەڵگرت تا بردنیە دەرگای ماڵی زەیدی کوڕی سەمین و کراس لای زەید بوو بەڵام وتی طعمە دایناوە لام ئیتر دزیەکە ئاشکرا بوو ماوەی ئینکار کردن و پاساودانی نەما لەبەرئەوە کەس و کاری طعمە ڕۆشتنە خزمەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم و تکایان لێکرد ئەو لەباتی طعمە موجادەلە لەگەڵ کابرای زرێ دزراو بکات ئەگینا ئابڕویان ئەچێ پێغەمبەریش صلی اللە علیه وسلم نیازی بوو بیکات ولا تجادل عن الذين يختانون أنفسهم إن الله لا يحب من كان خوانا أثيما جیدال مەکە و دیفاع لەو کەسانە مەکە کە خیانەت لەگەڵ نەفسی خۆیان ئەکەن خودای گەورە ئەوەی خۆش ناوێ کە واز لە خیانەت نەهێنێ و زیادەڕەوی بکا لە خیانەتدا و بە جۆرێ خۆی پێوە خەریک کردبێ لێی دەرنەچێ شەرمەکەن لە خەڵک و خۆیان نەشارنەوە لێیان، کەچی لە خودای گەورە و ئافەریدگار شەرم ناکەن کە خودا لەگەڵیاندایە و ئاگای لێیانە چۆن ڕاوێژ و تەدبیرەکەن بۆ بێتاوانکردنی گوناهبار و تاوانبارکردنی بێ گوناه و شایەتی درۆدان کە خودا هەرگیز بەم جۆرە قسە و ڕاوێژانە ڕازی نابێ خودا ئاگەدارە و دەوران دەوری کار و کردەوەی داون و هیچی لێ ون نابێ هەر کەس کارێکی خراپ بکا کە زیان بە خەڵک بگەیەنێ یاخۆ کارێکی بەدی وەها بکا ببێتە هۆی ستەم بۆ خۆی و لە پاشاندا لە خودای خۆی بپاڕێتەوە و تکای لێخۆشبوونی لێ بکات و پەشیمان ببێتەوە لەو خراپە و ستەمە کە لە خۆی یا لە خەڵکی کردووە ئەوا بۆی ڕوون ئەبێتەوە کە لە قاپی خوایەکی گوناهپۆش و خالقێکی میهرەبانا ڕاوەستاوە و بە ناهومێدی ناگەڕێتەوە. بەڵام خودا بە وەحی ئاگەداری کردیت و ڕێگای ڕاستی پیشان دایت و هەوڵەکەی ئەوان هیچ کاری تێ نەکردیت ئەوانە هەر خۆیان گومڕاهەکەن و مادام خودا ئەتپارێزێ ناتوانن زیانت پێ بگەیەنن خودا قورئان و حیکمەتی بۆ ناردوویت و شتی وای فێر کردوویت لەوەو پێش نەت ئەزانی فەزڵ و ڕەحمی خودا لەسەر تۆ زۆر گەورەیە. زۆر لە چپە و قسە پەنامەکیەکانیان بێ خێرە و هیچی تێدا بەستە نیە. چپەیە کە باسی ئەمر بە چاکە و پیاوەتی کردن و ناو بەین چاک کردن و ئاشت کردنەوەی خەڵک بکا چپەی وەها جوان و ڕەوایە و هەر کەس کاری وا باش بکات لە پێناوی دەست کەوتنی ڕەزامەندی خودادا ئەوە پاداشتێکی گەورەی ئەدەینێ. ئەوەی بێ گوێیی پێغەمبەری خودا بکا پاش ئەوەی ڕێگای ڕاستی بۆ دەرکەوت و موعجیزەی بینی و بە پێچەوانەی فەرمانی ئەو بجوڵێتەوە و غەیری ڕێگای موسڵمانان بگرێتە بەر لە باوەڕ و لە کرداردا ئەیخەینە شوێن ئەو ڕێگایەی گرتویەتیە بەر و ئەیخەینە دۆزەخ کە بەدترین شوێن و سەرەنجامە. مریدا. ئەو شتانەی ئەوان عیبادەتیان بۆ ئەکەن مێینەن چونکە موشریکەکان خۆیان بە بتی هەر خێڵیکیان ئەوت مێینەی ئەو خێڵە یان مەبەست مەلائیکەیە کە کافرەکان خۆیان بە کچی خودایان دائەنان ئەم کافرانە کە عیبادەت بۆ ئەم شتانە ئەکەن لە ڕاستیدا عیبادەت بۆ شەیتانی سەرکەش و لەعنەتی ئەکەن و ئەو ئەمریان پێ ئەکات و ئەوانیش بە گوێ ئەکەن لعنه اللە وقال لاتخذن من عبادک نصیبا مفروضا ئەو شەیتانەی کە خودا دووری خستەوە لە ڕەحمەتی خۆی و نەفرینی لێکرد ئەوەندە ڕقیەتی لە ئادەمیزاد وتی بەشێکی دیاری لە بەندەکانت داگیرەکەم و ئەیانخەمە سەر ئارەزووی نەفس و ڕێگای چەوت ئەو بەشە بۆ من جیاکراوەتەوە ومن یتخذ الشیطان ولیا من دون الله فقد خسر خسرانا مبینا هەروەها وتی، ئەم بەشە بەندانەت لە ڕێی ڕاست لادەم و بە ئارەزووی هیچ و پووچ ئەیانخەڵەتێنم، کە گوایە تەمەنیان درێژە بێ و ئیتر زیندووکردنەوە و حیساب و کیتاب نابێ و تۆڵەیان لێ ناسەنرێ. ئەمریان پێکەم کە گوێی مەڕ و ماڵاتیان بقڵیشێنن بۆ حەرام کردنی ئەوەی خودا حەڵاڵی کردووە، فەرمانیان پێدەم ئەم شێوانە بگۆڕن کە خودا دروستی کردوون وەک چاو هەڵکۆڵینی نێرە وشتری گەورە و خەساندنی عەبد و پەرستنی خۆر و مانگ و لادان لە فیتڕەتی پاکی ئیسلام بێگومان ئەوەی شەیتان بکاتە دۆست و یاریدەدەری خۆی و واز لە پەرستنی خودا بهێنێ زیانێکی ئێجگار گەورە و ئاشکرا ئەکات. ئەوانەی ئیمانیان هەیە و کردەوەی چاکەکەن ئەیانخەینە چەند بەهەشتێکی ڕازاوە و جوان و ئاو و هەوا سازگار کە ڕووباری ڕوون و شیرینیان پێدا ئەڕوات و لەو بەهەشتانەدا ئەمێننەوە و هەرگیز لێی دەرناچن ئەمانە بەڵێنی ڕاست و ڕەوانن کە خودا بە موسڵمانانیان ئەدا کێ لە خودا قسە ڕاستتر و وەفا بە وەعدە کردووترە؟ چوونە بەهەشت و بەختیاری لە ڕۆژی قیامەتدا نە بە ئارەزووی ئێوەیە و نە بە ئارەزووی گاور و جوولەکەکانە و نە بە قسە و گەزافی موشریکەکانە، گاور و جوولەکە ئەڵێن ئێمە نەبێ کەس ناچێتە بەهەشت، کافرەکانیش ئەڵێن هەر لە بنەڕەتا نە بەهەشت هەیە و نە دۆزەخ، نەخەیر بە قسەی کەس نییە، بەڵکو هەر کەس خراپە بکات لێی ئەپرسرێتەوە و تۆڵەی لێ ئەسەنرێ و بێجگە خودا نە کەس هەیە پشتی پێ ببەستێ و نە کەس هەیە یارمەتی بدات. دەربارەی میرات بردنی ئافرەت لێتەپرسن و داوای حوکمی شەریعەتی ئیسلامەکەن کەیەکێ بمردایە بەشی ئافرەتیان لەمیراتەکەی نەئەدا تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ خودا پیشانتان ئەدات و قورئان حوکمی شەریعەتتان بۆ ڕوونەکاتەوە دەربارەی میرات وەرگرتنی ئەو ئافرەتە هەتیوانە کە هیچ میراتتان نەئەدانێ و ئەگەر جوان بونایە خۆتان مارەتانەکردن و بەشە میراتەکەیانتان ئەخوارد خۆ ئەگەر بەدڵتان نەبوونایە نە خۆتان مارەتان ئەکردن و نە ئەتاندان بە شوو و تەماعیشتان ئەکردە بەشەکانیان، هەروەها حوکمی شەریعەتتان بۆ ڕوونەکاتەوە دەربارەی میرات بردنی مناڵە بێ دەسەڵاتەکان و مەحروم نەکردنیان، ئەبێ لەگەڵ هەتیودا بە عەدالەت بجوڵێنەوە و جوامێرانە هەڵسوکەوتیان لەگەڵ بکەن تا پێگەن، بێگومان چاکە و پیاوەتی لای خودای گەورە ون نابێ و هەر چاکەیەکەکەن خودا ئاگای لێیەتی و پێیەزانێ. وَإِن تُحْسِنُوا وَتَتَّقُوا فَإِنَّ اللَّهَ کَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِیرًا ئەگەر ژنێ لە هەڵسوکەوتی مێردەکەیەوە چاوەڕوانی ئەوەی ئەکرد کە خراپ لەگەڵیا بجوڵێتەوە و ئەترسا لەوەی مافە شەرعیەکانی جێبەجێ نەکات یا پشتی تێبکات و لە مافی خۆی کەمتر لەگەڵیا بێ قەیناکا لەناو خۆیانا ڕێکبکەون و هەردوولایەن بەپێی پێویست نەختێ تەنازول بۆ ئەویتریان بکەن بێگومان رێکەوتن و ئاشتی باشە نەک تێکچوون و ئاژاوە و لەیەکجیابوونەوە، ئەم جۆرە ناکۆکیانە رووئەدەن چونکە رژدی بەشێکە لە خووی نەفسی ئادەمیزاد بۆیە ژنەکە خۆی پێ راناگیرێ و پێی ناخۆشە مێردەکەی پشتی تێبکات و لوتەلابێ لێی هەروەها مێردەکەش ناتوانێ بەسەر نەفسی خۆیا زاڵ ببێ و مافی ژنەکەی بەتەواوی بەجێ بێنێ بەڵام هەتا ئەتوانن لە عەدالەت لامەدەن و ژنەکانتان وەک موعەلەقە مەهێڵنەوە کە نە ژنێکی خاوەن مێرد و حاڵ و ماڵ بن و نە ژنێکی تەڵاق دراو بن بتوانن بۆ خۆیان شوو بکەن جا ئەگەر ئەو ناوبەینەی کە تێکتان دابوو چاکتان کردەوە و لە خودا ترسان و خۆتان لە ناشەرعی پاراست ئەوا خودا لەوەی پێشووتان چاوپۆشی ئەکات خودا گوناهبەخش و مێهرەبانە. وکان اللە غنیا حمیدا هەرچی لە زەوی و ئاسمانەکاندایە هەمووی موڵکی خودایە و هەموو موحتاجی ئەون. ئێمە ئامۆژگاری ئەوانەمان کردووە کە لەلایەن خوداوە پێش زەمانی ئێوە بەهۆی پێغەمبەرانەوە کتێبیان بۆ نێرراوە، هەروەها ئامۆژگاری ئێوەشمان کرد کە لە خودا بترسن، چونکە ئەگەر کافر بن خودا موحتاجی ئیمانی ئێوە نییە و خۆتان زەرەرەکەن. هەرچی لە زەوی و ئاسمانەکاندا هەیە هەموو موڵکی خودایە. ئەی خێڵی بنیادەم، خودا ئەگەر بیەوێ ئێوە بە تەواوی لە ناوە بات و مەخلووقێکی غەیری بنیادەم دروست ئەکات، یا ئەی قەوم، ئەی کۆمەڵە خەڵکەکە لە خۆتان بایی مەبن، خودا ئەگەر بیەوێ ئەتان فەوتێنێ و شوێنەوارتان کوێرەکاتەوە و کۆمەڵێکی تر دێنێتە ڕووی کار، خودا توانایی ئەمەی هەیە و زۆر لای ئاسانە. ئەی خاوەن ئیمانەکان هەمیشە لەگەڵ دادپەروەری و حەقدا بن شایەتی بەجۆرێ بدەن خودا پێی ڕازی بێ واتە حەق نەکات بە ناحەق و ناحەق نەکات بە حەق شایەتی ڕاست بدەن با لەسەر خۆتان و باوک و دایکتان و خوێشە زۆر نزیکەکانیشتان بێ واتە لەبەر خزمایەتی و برادەری چاو لە حەق مەپۆشن ئەگەر شایەتی بۆ دراو یان شایەتی لەسەر دراو دەوڵەمەند بێ یا هەژار خودا مەسڵەحەتیان باش ئەزانێ و چاکتر سەرپەرشتیان ئەکات. حوکمی شەرع و بەڕاستی شایەتی بۆ دان و شایەتی لەسەر دانیان قازانجی ئەوانە نە کەسیان حەقی ئەفەوتێ و نە کەسیان گوناهبارە بێ مەکەونە دوای ئارەزوی نەفس تا لە حەق لابدەن خۆ ئەگەر لە شایەتیدا زوبانتان گۆڕی و حەق و ڕاستیتان کرد بە ژێرەوە یان بە تەواوی گوێی خۆتان لێ کەڕ کرد و شایەتیتان تیا نەدا ئەوا زیان لە خۆتان ئەدەن خودا ئاگای لە هەموو کردەوەتان هەیە و هیچی لێ ناشاررێتەوە. ئیمان بێنن بە دڵ و زوبان و بەڕاستی بە خودا و بە پێغەمبەری خودا و بەو قورئانەی بۆی ناردووە و بەو کتێبەی کە خودا پێش محمد ناردویەتی و لەسەر ئەم ئیمانە بەردەوام بن بێگومان هەرکەس ئیمانی بە خودا نەبێ یان ئیمانی بە مەلائیکەی خودا نەبێ یا ئیمانی بە پێغەمبەرانی خودا ئەو منافیقانەی خۆیان وا پیشانەدا کە موسڵمان بوون و لە پاشاندا بە ئاشکرا لە ئیسلام هەڵگەڕانەوە و جارێکی تر هاتنەوە و خۆیان وا پیشاندا کە بە تەواوی موسڵمان بوون کەچی دووبارە هەڵگەڕانەوە و لە جاران گەرمتر دەستیان دایەوە ئاژاوە و پیلان دژی ئیسلام و دژی پێغەمبەر یان مەبەست هەموو منافیقێکی سەردەمی پێغەمبەرە صلی اللە علیه وسلم کە کار و پیشەیان لە ئیسلام لادان بووە ئەوانە خودا لێیان خۆش نابێ و نایانخاتە سەر ڕێگای ڕاست. ئەوانەی کە کافرەکان ئەکەنە دۆستی خۆیان و پشت لە موسڵمانەکان ئەکەن ئایا وا ئەزانن کە بەو دۆستایەتیە گەورەیی و دەسەڵات پەیدا ئەکەن نەخەیر گەورەیی و سەربەرزی هەمووی هی خودایە و بەوە دەست ئەکەوێ کە ئینسان دۆستی لەگەڵ دۆستانی خودا بکا. وقد نزل عليكم في الكتاب أن إذا سمعتم آيات الله يكفر بها ويستهزأ خودا لە قورئاندا بەیانی کردووە بۆتان ئەگەر بیستتان لە مەجلیسێکا ئینکاری قورئان ئەکرێ و گاڵتەی پێ ئەکرێ لەگەڵیان دامەنیشن تا ئەو باسە ئەگۆڕن و ئەچنە سەر باسیکی تر ئەگەر دانیشتن و گوێتان لێ گرتن ئەوا ئێوەش وەک ئەوان ئەبن خودا کافرەکان و مونافیقەکان کە لەگەڵیان دائەنیشن و گوێ لە قسەیان ئەگرن لە ڕۆژی قیامەتدا پێکەوە موحاکەمە ئەکات و لە ناخی دۆزەخا کۆیان ئەکاتەوە فاللە یحکم بینکم یوم القیامە ولن یجعل اللە للکافرین علی المومنین سبیلا ئەو مونافیقانەی چاوەڕوانی ئەوە ئەکەن کارێ ڕووبدا جەنگێ لە بەینی ئێوە و کافرەکانا بقەومێ جا ئەگەر خودای گەورە ئێوەی سەرخست و کافرەکانی شکاند ئەوا دێنە پێشەوە و ئەڵێن ئەی ئێمە لەگەڵتان نەبووین و لەناو جەنگکەرەکانا نەبووین؟ ئەمەش بۆ ئەوەی لە دەسکەوتی موسوڵمانەکان شتیکیان بەرکەوێ. خۆ ئەگەر کافرەکان شتیکیان لە مەعرەکەکە دەسکەوت ئەڕۆنە پێشەوە و پێیانەڵێن، ئەی ئەوە نەبوو ئێمە بەسەرتانا زاڵ بووین کەچی لەگەڵ ئەوەش دەستمان لێ نەدان و نەمانهێشت موسوڵمانەکان بتانکوژن و ترساندمانن و فێڵمان لێکردن تا ئێوە تووشی زیان نەبن. نەخەیر فێڵ لە خودا ناکرێ خودا ئاگەدارە ئەنجامی ئەم کارەیان خۆیان ئەگرێتەوە و خودا زاڵە بێ بەسەر ئەواندا کە هەڵ ئەسن بۆ نوێژ بە سستی و تەممەڵی و نا بەدڵی هەڵەستن و بۆ ڕیا و ڕووپامایی نوێژ ئەکەن و لە ڕاستیدا کەمێ نەبێ ناوی خودا ناهێنن چ جای بیر لێکردنەوەی ئەم مونافقانە دوو دڵ و ڕاڕان نە ئەوەتە بەتەواوی بێنە لای موسڵمانەکان و نە ئەوەتە بەئێجگاری بڕۆنە پاڵ کافرەکانی برادەریان بەڵێ کەسێ بەهۆی تاوانباری و دڵ ڕەشی خۆیەوە خودا سەری لێ بشێوێنێ هەرگیز ڕێگای ڕاستی خۆی نادۆزێتەوە و هەر سەرگەردانەبێ ئەی ئەوانەی باوەڕتان بە خودا و پێغەمبەری خودا هەیە، هەرگیز نەکەن کافرەکان بکەن بە دۆستی خۆتان و واز لە موسڵمانەکان بهێنن، ئەمە کاری مونافیقەکانە، ئەوان شتی وا ئەکەن، ئایا ئەتانەوێ دەلیلی ئاشکرا بدەنە دەستی خودا دژی خۆتان تا سزاتان بدات، ئایا بە دەستی خۆتان خۆتان تووشی سزا ئەکەن؟ ان المنافقین فی الدرک الاسفل من النار ولن تجد لهم نصیرا بێگومان مونافیقەکان لە ناخی هەرە خوارووی دۆزەخدان لە قیامەتدا و هەرگیز یەکێکتان دەست ناکەوێ یارمەتیدەریان بێ. ئەوانە نەبێ کە واز لە مونافیقی ئەهێنن و ئەو خراپانەی لەگەڵ موسڵمانان کردویانە چاکی ئەکەن و واز لە ئازاردانیان ئەهێنن و دەست بە دینی خوداوە ئەگرن و بڕوایان پێی ئەبێ و تەنها بۆ ڕەزامەندی خودا عیبادەت ئەکەن نەک بۆ ڕیا ئەوانە لە زومرەی موسڵمانانن لە دونیا و قیامەتدا خودا لە ڕۆژی دواییدا پاداشتێکی گەورە بە موسڵمانان ئەدات یکفر ببعض ویریدون ان یتخذوا بین ذلک سبیلا ئەوانەی ئیمانیان بە خودا و بە پێغەمبەرانی خودا نییە و بەم جۆرە ئەیانەوێ ئیمان بە خودا و ئیمان بە پێغەمبەران لە یەک جیا بکەنەوە و ئەڵێن باوەڕمان بە هەندێ لە پێغەمبەران هەیە و باوەڕمان بە هەندێکیان نییە و ئەیانەوێ بۆ خۆیان ڕێگایەکی مامناوەندی بگرن ئینسان وەختێ ئیمانی بە خودا ئەبێ کە باوەڕ بەو پێغەمبەرانەیش بکا کە ئەو ناردوونی و بەو کتێب و ئایینانەی بەوانا ناردوونی. ئیتر چۆن ئەبێ ئینسان ئیمانی بە خودا هەبێ کەچی ئیمانی بە ڕاستی پێغەمبەرەکانی نەبێ؟ ئێمە سزایەکی توند و ئابڕووبەرمان بۆ کافران ئامادە کردووە. ئەوانەی ئیمانیان بە خودا و بە هەموو پێغەمبەرەکانی هەیە و جیاوازی ناخەن لە بەینی ئەو پێغەمبەرانەدا، ئەو کەسانە لە دواڕۆژدا پاداشتیان ئەدەینەوە، بەڕاستی خودا بەخشندە و میهرەبانە. یسئەلوک ئەهل الکتاب ئەن تونزل علیهم کتابا من السماء، وآتینا موسی سلطانا مبینا ئەهلی کیتاب داوای ئەوەت لێکەن کتێبێکیان لە ئاسمانەوە بۆ بهێنیتە خوارەوە ئەمانە لەمە گەورەتریان لە موسا داوا کرد پێیانەوت خودامان بە ئاشکرا پیشان بدا جا بەهۆی ئەم ستەم و بێ ئیمانیەیانەوە خودا هەورەتریشقەی دا بەسەریاندا و سوتاندنی بەوەش وازیان نەهێنا بەڵکو لەگەڵ ئەوەش کە دەلیل و موعجیزەیان پیشان درا السبت وأخذنا منهم میثاقا غلیظا لەبەر ئەوەی پەیمانەکەیان قبوڵ نەکرد کە بەپێی تەوڕات کار بکەن و لێی لانەدەن ئەو کێوی طورەی لەپاڵیا خانویان کردبوو وەک سێبەر بەرزمان کردەوە بەڕاسەریانەوە ئەنجا پەیمانەکەیان قبوڵ کرد دوایی کە موسا وەفاتی کرد و یوشەع کرا بە پێغەمبەریان پێمان وتن، لە دەرگای بەیت المەقدیسەوە بە سوجدە بردن بڕۆنە ژوور. هەروەها لە سەردەمی پێغەمبەرایەتی داووددا پێمان وتن، ڕۆژانی شەممە لە سنووری خودا لا مەدەن، لەو ڕۆژەدا ڕاوەماسی مەکەن کە لێتان حەرام کراوە، لەسەر ئەم شتانە هەر یەکە لە ڕۆژی خۆیدا پەیمانێکی گەورەمان لێ سەندن. جا لەبەرئەوە کە پەیمانیان تێکدا و دەستیان دایە کوفر و بێئیمانی بە ئایەتەکانی خودا و لەبەرئەوە کە پێغەمبەرانی وەک زەکەریا و یەحیایان بە ناحەق کوشت و هەروەها لەبەر قسە ناڕەواکانیان کە ئەیان وت دڵمان پڕ و لێوانە لە زانیاری و موحتاجی ئامۆژگاری پێغەمبەران نین کەچی درۆیان ئەکرد هیچیان نەئەزانی و خودا دڵی مۆر کردبوون و کەمێکیان نەبێ لێیان موسڵمان نەبوو بەڵێ لەبەر ئەمە هەمووی خودا غەزەبی لێ گرتن و تۆڵەی لێ کردنەوە. وبکفرهم وقولهم علی مریم بهتانا عظیما هەروەها خودا غەزەبی لێ گرتن چونکە ئیمانیان بە عیسای پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ نەهێنا و بوختانێکی گەورەیان بۆ حەزرەتی مەریەمی دایکی عیسا هەڵبەست و نیسبەتی زینایان لێدا. وما قتلوه یقینا. هەروەها خودا لەبەرئەوە غەزەبی لێ گرتن کە درۆیان ئەکرد و ئەیان وت، ئێمە عیسای کوڕی مەریەممان کوشت کە پێغەمبەری خودا بوو، نەخەیر، نەیان کوشت و نەشیان کرد بە دارا، بەڵکو کارەکەیان لێ گۆڕا و سەریان لێ تێکچوو، یەکێکی تر بوو کوژرا کە خودا ڕەنگی عیسای دا بەسەریدا و بەویان زانی و کوشتیان. ئەوانە کە ئیختیلافیان هەیە لە کارەکەدا و هەر یەکێکیان بە جۆرێ باسیەکە، گومانێکی تەواویان هەیە و دڵنیا نین و زانیاری ڕاستەقینەیان نییە دەربارەی و دوای گومان کەوتوون و بە یەقین نازانن کوشتوویانە و بە ڕاستی نەیانکوشتووە. بل رفعه اللە الیه وکان اللە عزیزا حکیما. قەسەم بە خودا پێش ئەوەی عیسا وەفات بکات هەموو ئەهلی کیتاب لەم دونیایەدا ئیمانی پێ ئەهێنن ئەنجا وەفات ئەکات لە ڕۆژی قیامەتیشدا ئەبێتە شاهید لەسەر هەموویان لەسەر جولەکەکان کە باوەڕیان پێ نەکرد و لەسەر گاورەکانیش کە کردیانە کوڕی خودا. هەروەها لەبەر ئەوەی سودیان ئەخوارد کە حەرام کرابوو لێیان و ماڵی خەڵکیان بەناحەق ئەخوارد بە بەرتیل و ڕێگا ناشەرعیەکانی تر، بێگومان بۆ ئەوانەیان کە کافر بوون و تەوبەیان نەکرد سزایەکی زۆر ئازاردەرمان ئامادە کردووە. لكن الراسخون في العلم منهم والمؤمنون يؤمنون بما أنزل إليك بەڵام ئەو کیتابیانەی لە زانیاریا دامەزراون و ئیمانیان بە ئاینی ئیسلام هێناوە و موسڵمانانی موهاجرین و ئەنسار کە ئیمانیان هێناوە بەو قورئانەی بۆ تۆ نێرراوە و ئەوانەی نوێژەکەن و زەکاتەدەن و ئیمانیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە ئەوانە پاداشتێکی گەورەیان ئەدەینەوە. ئێمە وەحیمان بۆ تۆ کردووە و قورئانمان بۆ ناردووی تا ڕێوشوێنی ئایین و ڕاستی و چاکە و خراپە بە خەڵک ڕابگەیەنی تا لە دواڕۆژدا کە موحاسەبە ئەکرێن بەهانەیان نەمێنێ و نەڵێن ئێمە چاک و خراپمان نەئەزانی و کەس ئاگەداری نەکردووین هەروەک چۆن بۆ هەمان مەبەست وەحیمان کرد بۆ نوح و بۆ پێغەمبەرەکانی پاش ئەو. ئەم پێغەمبەرانە کە خودای گەورە ناردوونی هەموویان مژدەیان داوە بە خاوەن باوەڕان کە پاداشیان باشە بێ و هەڕەشەشیان کردووە لە بێ باوەڕان و ترساندوونیان بە سزای توند و تیژ لە ڕۆژی قیامەتدا ئەم پێغەمبەرانە بۆیە بەم حاڵەوە نێرران بۆ لای خەڵک تا لە ڕۆژی داددا کە حیساب و کیتابیان لەگەڵ ئەکرێ قسەیان لەسەر خوا نەمێنێ و بەهانەیان ببڕێ و نەڵێن ئێمە لە دونیایا کەس ئاگەداری نەکردووین بەڵام خودای گەورە شایەتی ئەدا بەوە کە قورئانی بۆ ناردوویت و بە زانین و ئاگەداری خۆی ناردوویە بە شێوەیەکی فەسیح و بەلیغ کە کەس نەتوانێ وێنەی بهێنێ و بە جۆرێک کە قازانجی دین و دونیای خەڵکی تێدا بێ و ئاینی ئیسلام دامەزرێنێ مەلائیکەکانیش شایەتی ئەدەن بێگومان خودا بەسە بۆ شایەتی و باشترین شاهیدە. إن الذين كفروا وظلموا لم يكن الله ليغفر لهم ولا ليهديهم طريقا بێگومان ئەوانەی ئیمانیان نەهێنا بە خودا و بە تۆ و بەو قورئانەی بۆی ناردوویت ئەوانەی کە ستەمیان لە خۆیان کردووە بە بێ ئیمانی و ستەمیان لە خەڵکیش کردووە کە ناهیڕن بکەونە سەر ڕێی ڕاست ئەوانە خودا هەرگیز لێیان خۆش نابێ و ئیمانی پێ بهێنن و پەیڕەوی بکەن خۆ ئەگەر ئیمانی پێ نەهێنن و بە گوێی نەکەن ئەوا خودا موحتاجی ئیمانی ئێوە نییە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە موڵکی خودایە خودای گەورە زانایە و کارەکانی پڕ حیکمەتن. يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق ئەی ئەهلی کیتاب زیادەڕەوی مەکەن لە دینی خۆتاندا، خودای تەنیا بە خودا بزانن و پێغەمبەرەکان بە بەندەی خودا قەرار بدەن، بێگومان حەزرەتی مەسیح عیسای کوڕی مەریەم پێغەمبەری خودایە و بەهۆی کەلیمەیەکەوە پەیدا بووە کە تەعبیرەکەی کن فیکونە، خودا وتی ببە و بوو، ئەو کەلیمەی حەواڵەی مەریەم کرد و ویستی بیکات بە شوێنی کارکردنی ئەو کەلیمەیە، عیسا ڕۆحێکە بە ئیرادەی خودا پەیدا بووە. دەسا ئیمان بێنن بە خودا و بە پێغەمبەرەکانی و هەرگیز مەڵێن خودا سیانن و دەستبەرداری ئەو قسە ناڕەوایە ببن و ڕووبکەنە خێرێ بۆ خۆتان. بێگومان خودای بە حەق یەک خودایە. دوورە و پاکە لەوەی ئەولادی ببێ. هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هی خودایە و لە ژێر دەسەڵاتی ئەودایە. خودا باشترین وەکیلە. بێگومان مەسیح عیسای کوڕی مەریەم لای عار نییە و مل پێچی ناکات لەوەی کە بەندەی خودا بێ، خۆی بە بەندەی خودا ئەزانێ و شانازی پێواکات، هەروەها مەلائیکە پایە بەرزەکانیش خۆیان بە بەندەی خودا ئەزانن، ئەوەی پێی نەنک بێ خودا بپەرستێ و خۆی بە گەورە بزانێ، خودا لە ڕۆژی قیامەتدا هەموویان کۆئەکاتەوە لای خۆی و حیساب و کیتابیان لەگەڵ ئەکات. ئەوانەیش کە عاریان لێ دێ خودای گەورە بپەرستن و خۆیان بە گەورە ئەزانن و لە خۆ بایی ئەبن ئەوانە سزایەکی توند و زۆر بە ئازاریان ئەدات و لەوێ کەس فریایان ناکەوێ و بێجگە خودا کەسیان دەست ناکەوێ سەرپەرشتیان بکات و کەسیان دەست ناکەوێ یارمەتیان بدات. ئەی خەڵکینە، بەڕاستی لەلایەن خوداوە دەلیلی زۆر بەهێزتان بۆ هاتووە بۆ ئیسپاتی گەورەیی و بێهاوتایی خودای توانا و دەسەڵاتدار، وەک موعجیزەکان کە پێغەمبەر، صلی اللە علیه و سلم، پیشانی دان، هەروەها ڕووناکییەکی هێجگار پڕتە و دارمان بۆ ناردن کە قورئانی پیرۆزە و پڕە لە زانیاری و ئامۆژگاری و هۆیە بۆ بەختیاری دونیا و قیامەت، ئیتر بەهانەتان نەما و ئەگەر ڕێگای ڕاست نەگرنە بەر خۆتان زیانبارئەبن. ئەوانەی ئیمانیان هەیە و دەستیان بە دینی ئەوەوە گرتووە ئەوانە خودا ئەیانخاتە ناو دەریای ڕەحمەتی بێ پایانی خۆی و پاداشتیان ئەداتەوە و ئەیانخاتە سەر ڕێگای ڕاست لە دونیادا کە ڕێگای لە خوا ترسانە و لە قیامەتیشدا کە ڕێگای بەهەشتە. یستفتونک قل اللە یفتیکم فی الکلالە، داوای حوکمی خودات لێکەن دەربارەی چۆنێتی میراتی کەلالە تۆ پێیان بڵێ خودا بەیانی حوکمەکەتان بۆ ئەکات ئەگەر ئینسانێ مرد و ئەولادی نەبوو خوشکێکی هەبوو ئەو خوشکە نیوەی میراتی مردوەکە ئەبا ئیتر خوشکەکە خوشکی باوک و دایکی بێ یا خوشکی باوکی خۆ ئەگەر خوشکەکە مرد و ئەولادی نەبوو ئەوا براکەی میراتی لێ ئەبا هەروەها ئەو کەلالەی کە باس کرا ئەگەر دوو خوشکی هەبوو ئەوە دوو بەش لە سێ بەشی میراتەکەی ئەبەن خۆ ئەگەر هەر خوشکی تەنها نەبوون بەڵکو خوشک و برا بوون ئەوا نێرینە دوو ئەوەندەی بەشی مێینە ئەبات خودا ئەم حوکمانەتان بۆ ڕوون ئەکاتەوە نەبادا ڕێگا ون بکەن و گوناهبار ببن خودا ئاگای لە هەموو شت هەیە و هیچی لێ ون نابێ. شایەنی باسە کە لالە بەو کەسە ئەوترێ بمرێ و ئەسڵ و فەرعی لە دوا بەجێ نەمابێ واتا باوک و باپیر و کوڕ و کچی نەبێ چونکە شەخسی وەها زۆر ماندووە و دڵی عاجزە لەوەی کە نە باوک و باپیرەی هەیە و نە ئەولاد. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.